و سەرجەم ئەهلی قیبلە مسلمانانی ئازیز نازانم باس لە چی و باس لە کام بوار و شتی گرنگ لە ئەو ڕۆدا بۆ ئێوە بکەم نازانم باسی بۆنی ڕەمەزان و تام و چێژی عیبادەتی نێو مانگی ڕەمەزانتان بۆ بکەم یان گرنگی و پیرۆزی کار و کارکردن و ئەو پیشە پیرۆزەی کە کاری هەموو پێغەمبەران بووە یان بە پێچەوانەوە باس لە مەترسییەکانی بێکاری و کارنەکردن و فیتنەی بەتالە بکەم لە هەرێمی کوردستاندا کە هەڕەشە و قەیرانێکی زۆر گەورەیە لەوەی کە دەستەکان بێکارن هێندە بێکارن و بێکاری هێندە مەترسیدارە کە شێخ محەممەدی غەزالی ڕەزا و ڕەحمەتی خوای لێبێ لە یەکێک لە وتە جوانەکانیدا لە باسی مەترسی بێکاریدایە دەفەرموێ بەڕاستی کاتێک کۆمەڵگا کار ناکەن دەفەرموێ لە ناو دنیای بێکاریدا هەزاران سەرشۆڕی و نەهامەتی ڕوو لە کۆمەڵگا دەکا. نازانم باس لە فەوضا و فیتنە و فەسادی ئیعلام و ڕاگەیاندنتان بۆ بکەم؟ نا ئازیزانم، وەرن پێکەوە بەردەوام دەبین لە گەشتەکەمان لە خزمەت گەشتی ڕەسول اللە صلی اللە تعالی علیه وسلم. ئەم هەفتەیەش بە پشتیوانی خوای پەروەردگار لە خزمەت پێخەمبەری ئازیزدا کە بۆن خۆشترین بۆن لای ئەوە بەتامترین تام تامی ئەو باوک و ئەو پێشەوا دڵ نەرم و ئازیز و بەڕێزەیەکە محمد رسول الله صلى الله تعالى عليه وسلم کە گەشتێکی کرد لە بۆ لای خوای میهرەبان و بە من و تۆی مسلمان دەڵێ ئەمڕۆ بە تایبەتی پێمان دەڵێ منهج الحیات فی ضوئی الاسری والمعراج بەرنامەی ژیان لەژێر سایە و سێبەری ئیسرا و میعراجدا با بزانین بۆ ئێمە چییە مسلمانانی ئازیز پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم ئەو ڕابەر و ئەو مامۆستا و ئەو پێشەوا گەورە و بەڕێزەیە کە پێشەوایەکە بۆ ئێمە پێشەنگە و لە هەموو بوارەکانی ژیاندا سەرمەشقی دەبێ لەوەوە فێربین ئەو پێغەمبەرە ئازیزەی کە مەنهەجی حەیاتی بۆ ئێمە هێناوە ئەو پێغەمبەرە ئازیزەی کە تێرکردنی بواری ڕۆحیمان بواری عیبادەتمان بواری ئەخلاقی و کۆمەڵایەتیمان سەرجەم بوارەکانی دیکە لە گەشتە ناوازە و بێ وێنەکەیدا بۆ من و تۆی مسوڵمان هێنا بەڵێ مسوڵمانانی ئازیز پێغەمبەری ئازیزمان کاتێک لەو مانگەدا گەشتێک دەکات پەیام و بەرچاو ڕوونی پێ بۆ من و تۆی مسلمان و ئاگادارمان دەکاتەوە لەوەی کە ئەی ئومەتەکەم ئاگاداربن گەشتی ئێمە لە مزگەوتەوە بۆ مزگەوت لە مزگەوتیشەوە بۆ لای خوای میهرەبانە سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى پێمان دەڵێ ژیانی ئێوە تام و چێژی نابێ ئەگەر لە مزگەوت و لە پەیامی مزگەوتەوە سەرچاوە نەگرێ پێغەمبەری ئازیزمان عەلەیهی سەڵات وەسەلام لە گەشتەکەیدا بەرچاو ڕوونی پێیە بۆ ئێمە و ئاگادارمان دەکاتەوە لەوەی کە ئامان لە ماڵەکانی خوای پەروەردگار دامەبڕێن ئامان دڵنیابن ئومەتی ڕسول الله بێ مزگەوت ژیانتان یەک پارچە دەبێ بەژان بۆیە با ژیانتان لە نێو مزگەوتەکان و بە پەیامی مزگەوتەکانەوە بێت بەڵێ پێغەمبەری ئازیزمان عەلەیه الصلاة والسلام لە گەشتە نورانی و مبارەکەکەیدا هۆشیاری و بێداری پێیە بۆ من و تۆی مسلمان کاتێک بینی بەڵێ پێغەمبەری ئازیز بینی گەشتەکەی بۆ بینینی ئاياتی خوای میهرەبان بوو کە پەروەردگارمان دەفەرمێ لنوریه من آیاتنا وتم ئەی جبریل ئەمە چییە؟ تێمگەیەنا چۆن ئەم بەردە بچووکە ئەم وشترە گەورەی لێ هاتە دەرەوە، فەرمووی ئەوە ئاگادارکردنەوەی ئوممەتەکەتە لە زمانیان. ئەو دەمە بچکۆلە و ئەو زمانە بچکۆلەیە و شانێکی زۆر گەورەی لێ دێتە دەرەوە، حسابی بۆ ناکەی، بەڵام کۆمەڵگات تێک دەشێوێنێ، قیامەتت دەسووتێنێ، فیتنەی گەورەی لێ دەکەوێتەوە ئامان ئاگاتان لە زمانتان بێت. رسول اللە مەنهەجی حەیاتی بۆ من و تۆ دیاری کرد و هێنایەوە کە فەرمووی ئافرەتانێکم بینی هەڵواسرابوون بە سنگیانە کەسانێکی دیکەم بینی بە نینۆکی ئاسنینیان گۆشتیان لە خۆیان دەکردەوە ئەی ئەمانە کێن ئەمانە ئەو کەسانن بەم نینۆکانەیان بۆیە بەربوونەتە گیانی خۆیان چونکە لە دنیادا بە زمانیان بە چاویان بە ئیشارەتیان عەورەتی مسوڵمانانیان نەپاراستووە غەیبەتی مسوڵمانانیان کردووە حەزیان بە دەرخستنی عەیبی برای مسوڵمان و خوشکی مسوڵمانی خۆیان کردووە ئەو ئافرەتانەش کە کێم و زوخا و پیسی پیسایی و جەراعەتیان دەرخوار دەدرێ ئەوانن کە فەساد و زینا و خراپەکاری لە ئەنجامی خۆڕووتکردنەوە پێشکەش بە کۆمەڵگا دەکەن بەڵێ مسوڵمانانی ئازیز یەکێک لەو ئاەتانەی کە زۆر گرنگە لەسەری هەڵوەستە بکەین هۆشیاری و بێداری لە خزمەتی گەشتەکەی ڕسول اللهدا عليه سەلات وسلام بۆ میلەتی کوردی مسلمانمان لێوەی وەربگرین بریتە لە هۆشیاری و بێداری هاوسەرگیری برا و خوشکی مسلمانم کاتێک ڕسول الله بەڵێ خوشک و برای مسوڵمانم لەگەڵ ئەم ئایەتی عیبادەتانەدا رسول الله ئاياتی بەردەوامی ژیان ئاياتی هاوسەرگیری ئاياتی خێزانداری ئاياتی ژن و ژنخوازی ئاياتی شوکردن بۆ کچان و ژن هێنان بۆ کوڕان پێغەمبەری خوا صلی الله تعالی علیه وسلم بۆ ئێمەی هێناوە کاری هاوسەرگیری بۆ ئوممەتەکەیان سەرپەرشتیاری بکەن و ئەنجام بەن و نەیەڵن کاری هاوسەرگیری پەکی بکەوێ بۆیە برایانی مسلمانم لەم زەمەنی کە ئێمەی ئومەتی ڕسول الله بێنازین بێ ئولول ئەمر و بێ وەلی ئەمرین کە خەم لە دین و لە دنیامان بخوات با بچینەوە خزمەتی مەدینەی ڕسول الله با بزانین ئەم ئایەتەی چۆن جێبەجێ کرد سەحابەیەکی ئازیز کە ناوی ڕەبیعەیە ڕەبیعەی کوڕی کەعبی ئەسلەمی ئەم سەحابە ئازیزەیە دەفەرمێ یەکێک بووم لەوانەی کە کەسم نەبوو لە ناو مەدینەدا یان کەس لای لێ نەدەکردمەوە بۆیە پێیان دەوترا ئەهلی سۆفە لە ناو مزگەوتی ڕەسول اللهدا بە دڵێکی پاکەوە بە ڕوخسارێکی جوانەوە خەریکی عیبادەت بوون پێغمبەری ئازیز ڕووی تێدەکات و دەفەرمی ئەی کەعب بۆ ژن نایەنی دەڵێ جارێک دوان سیان پێغمبەری ئازیز کە پرسیارەکەی لێکردم ئەی پێغمبەری خوا هیچ شک نابم کەسم نییە پشتیوانم بێ نازانم تەقە لە دەرگای ماڵی کێ بم بەڵام ئەمرت سەر سەر و سەرچاوم ئەی پێغمبەری خوا چ ڕێگایەکم بۆ دیاری دەکەی فەرمووی بچۆ بە ماڵی فڵان سەحابەی ئەنساری سەلامیان لێ بکە و بڵێ من هاتووم لەلایەنی پێغەمبەری خواوە دەمەوێ ببم بە کوڕێکی ئەم ماڵە و دەمەوێ کچێکی خۆتانم پێ ببەخشن پێغەمبەری خوا فەرمی کچێکی زۆر باشیان هەیە زۆر بەدین و زۆر بە ئەخلاق بەڵێ ماڵێک نوێنەری ڕسول الله ڕووی تێبکات اختیارێک ڕسول الله بیکات چۆن تەسلیم نابن لە بەرامبەریدا دەڵێ بەڕووی خۆشەوە هاتەوە کەعب وتمەی پێخەمبەری خوا واللهی ڕێزیان زۆر لێگرتم بەڵێیان بۆ کردم بەڵام وتیان ئەی مارەیە شتێک چیت پێیە بەخوا هیچم شک نەبر دەسێری ئولول ئەمر کەن دەسێری باوکە ئازیزەکەمان پێغەمبەر کەین ناردی بە دوای خزم و کەسەکانیدا سەیری عەقڵیەتی پێغەمبەر کەن عەلەیهی سەڵات وەسەلام کۆمەڵگا پێکەوە چۆن دەبەستێتەوە فەرمی دەوەرن لایە لەم گەنجە بکەنەوە دەوەرن پێکەوە بە هەمووتان دەست بکەن بە یەکدا و شتێک لە ئاڵتون پەیدا بکەن دەفەرمێ بە ئەندازەی وەزنی ناوکی خورمایەک فەرمی دەپچوو ئاڵتونەکەیان بۆ بەرەوە بڵێ ئەمە مارەییە ئەڵێن مارەیەکەی برد و هاتە وتمەی پێغەمبەری خوا قبوڵیان کرد وتیان باشە لەمە زیاترمان ناوێ بەڵام ئەی پێغەمبەری خوا وتیان باشە ئیتر تەواو بیگوازەرەوە بەڵام ئەی چۆن بیگوازمەوە ئەی چیم هەیە بیدەم بەو خەڵکەیە شایی پێ بکەم بە زمانی کوردەواری خۆمان رسول الله بازرگانە مەردەکان ئەو کەسانەی کە ساماندار بوون پێغەمبەری خوا ئاگاداری کردن وەرن خەم لەم گەنجە بخۆن پێغەمبەری خوا بانگی کرد وتیان ئەی پێغەمبەری خوا فەرموو ئەوە سەروەت و سامان یەکێک لەوانەی بان کرد کە حەیواندار بوو فەرمی بچۆ باشترین جۆری بەرانم بۆ بکڕە دەفەرم و شایەکەشی بۆ ڕێبخەن و ژنی بۆ بگوازنەوە و ئەنکیحو الایاما منکم کێ دەبێت سەرپەرشیاری ئەمە بکە حاکم و ئولی الامری مسلمانان بۆیە گەنجانی ئازیزم بێنازترین چین و توێژ لە ناو ئوممەتی ڕەسول اللە ئێوەن کە باوکە ئازیزەکەمان پێغەمبەر و شوێنگرەوەیەکی ڕاستەقینەی نییە کە خەم لە گەنجانمان بخوات دین و ئەخلاقتان بپارێزێ بەڵێ مسلمانانی ئازیز بە پێویستی دەزانم لەسەر هاوسەرگیری هەموو لایەکمان ئاگادار بکەمەوە بە تایبەتی پەیامی یەکەمم بۆ کوڕان و بۆ کچانە برای ئازیزم خوشک و کچی بەڕێزم پێویستە کێ بکەی بە هاوسەری خۆت پێویستە کێ بکەی بە خێزانی خۆت بۆ کوڕ و کچە لاوەکانم بۆ گەنج و لاوەکانم لە سەرجەم ئاستەکانی خوێندن بە تایبەتی پەیمانگا و زانکۆکانی هەرێمی کوردستان پێتان دەڵێم بزانن کام ئافرەت دەکەن بە هاوسەری خۆتان کەسێکی پارەدار دەیەوێ لە ژێر دەسەڵاتەکەی خۆیدا باشترین ئافرەت بخوازێ ئافرەتانی شار ئاگادار دەکاتەوە و لەوەی کە ئەم کەسە دەوڵەمەنە ناودارە تاقیتان دەکاتەوە هەمووان وەرن هەر کەسێ لە تاقیکردنەوە دەربچێ دەبێ بە خێزانی ئەم کوڕە دەوڵەمەنە ناودارە دەڵێ هەموو کچانی شار دەڕۆن، کچێکی هەژار باوکی نییە، خانووێکی هەژارانەی هەیە، لەگەڵ دایکیدا دایکی دەڵێ ڕۆڵە بۆ کوێ دەچی؟ من و تۆی هەژار ئەو کەسە ناودارە لە کوێ تۆی دەوێ؟ کەی ڕێی تێ دەچێ تۆ بخوازێ؟ دەڵێ نا هەر دەڕۆم دایە. کابرای دەوڵەمەند دەڵێت سەیری گەنج کەن چەند وشیار بێ پێویستە لە هاوسەرگیریدا. تۆوی گوڵی پێیە دەڵێ هەر کەسی ئەم تۆوە گوڵە جوا ئەم تۆوە گوڵانە ببات بینێژێ بۆم بێنێتەوە جوانترین گوڵی پێ بێ ئەوا دەیکەم بە هاوسەری خۆم هەمووان دەڕۆن دوای شەش مانگ دەگەڕێنەوە هەر یەکێ گوڵێکی سێر و سەمەرە و ڕەنگ و بۆنێکی پێیە ئەم کچە هەژارەش لە ناو گۆزەکەیدا هیچی پێ نییە هیچ سەوز نەبووە دەچێ لەوێ هەر دەوەستێ بەڵام ئەم کوڕە دوای گەڕان و سیرکردن اختیاری ئەم کچە دەکات دەنگی ناڕەزایی بەرز دەبێتەوە چۆن دەبێت کەسێک بێنی لە کاتێدا گوڵی بۆ تۆ نێناوە وتی نەخێر کەستان ڕاست گۆ نەبوون لەگەڵ مندا من تۆوێکم بە ئێوە دابوو هەر سەوز نەدەبوو بەس ئەم کچە ڕاستگۆ بوو لەگەڵ مندا بۆیە ئەو کچە دەکەم بە هاوسەری خۆم ئافەرین بۆ گەنجێ ئاوها بەرچاوی ڕوون بێ لە هاوسەرگیریدا کچان و خوشکانی بەڕێزم دە ئێوەش گوێ بگرن کێ دەکەن بە پیاوی خۆتان کێ دەکەن بە باوکی منداڵتان کێ دەکەن بە هاوژینی دنیا و قیامەتان پێویستە کچ وەکو هەنگ بێ کاتێک شاژن دەیەوێ هاوسەرگیری بکات، شاژن لە شەقەی باڵ دەدا و بەرز دەبێتەوە. بە دەیان هەنگ، بە سەدان هەنگی نێرینە دوای دەکەون. کێ شەرەفی ئەوەی پێ ببەخشرێ لەگەڵ ئەم شاهەنگەدا هاوسەرگیری بکات؟ بەڵام هەنگ هەر سەر دەکەوێ. هەر ئەندازەیەک دەڕوا و کۆمەڵێک هەنگی کوڕ چۆک دادەدەن و دەگەڕێنەوە. بەڵام لە ئاستی بەرزبوونەوەدا کۆتا پلە دەبڕێت ئەو هەنگەی کە هەر دەڕوا و کۆڵ نادا ئینجا هاوسەرگیری لەگەڵا دەکات کەواتە خوشکی بەڕێزم دایکی بەڕێزم چەند گرنگە بەرچاو ڕوون بی چەند گرنگە قژی خۆت سنگی خۆت قاچی خۆت حیا و حرمەتی خۆت بە ئاسانی نەدەی بەدەستەوە چەند گرنگە کچ بەرچاوی ڕوون بێ لە هاوسەرگیریدا بە ئاسانی بە تەلەفونێ، بە فەیسبوکێک، بە نامەیەک، بە چاوێک، بە ئیشارەتێک نەخەڵەتێ و تێنەکەوێ، چونکە عاقیبەتی شەر دەبێت. ئەی چی بە باوکان بڵێم؟ ئەی چی بە دایکان بڵێم؟ هیچ پەیامێکم نییە پەیامی ڕەسول اللە نەبێ. پێغەمبەری ئازیز دەفەرمێ باوکانی بەڕێز، دایکانی بەڕێز، اذا جاءکم من ترضون دینه وخلقه فزوجوه. اذا جاءکم داواکردنی کچتان ڕسقە کە ڕسق هات بۆ دەرگاتان بزانن چۆن مامەڵەی لەگەڵا دەکەن بپرسن و بکۆڵنەوە لەوەی کە ئەو کەسەی دێ بۆ داوای کچەکەتان یان ئەو کچەی داوای دەکەن بۆ کوڕەکەتان ئەگەر خاوەنی دین بوو ئەگەر خاوەنی ئەخلاق بوو ئەگەر خاوەنی عیبادەت بوو ئەگەر لە بازار و لە دراوسێتی و لە مامەڵەی لەگەڵ دایک و باوکی و خەڵک و ئەگەر ڕێگریت کرد لە بەشوودانی کچەکەت و ڕێگریت کرد لەوەی کە کەسێک بکەی بە کوڕێک کوڕی ماڵەکەی خۆت لە کاتێکدا دین و ئەخلاقی هەبوو پێغەمبەری خوا دەفەرموێ فیتنەکەی بۆ ماڵی خۆت و بۆ گەڕەکی و خۆت و وڵاتی خۆت نییە فیتنەکەی بۆ سەر زەوییە دەرگای خراپەکاری دەکەیتەوە لەسەر زەویدا زۆر گرنگە لێرا پەیامێک بم بە باوکان و دایکانی کوردی مسلمانم کە میلەتی کورد بە ئیسلام هۆشیارە چەندێک لە ئیسلام دوور بێ هۆشیاری دادەبەزێ شێخ محەممەد ڕاتب نابلوسی ڕەحمەتی خوای لێبێ دەفەرمێ لە وڵاتی شام سووریا دەڵێ ئەم چورەکەتان بۆ دەگێرمە بە واقعی کوڕێک دەچێتە داخوازی کچێک باوکەکە دەڵێ کوڕم کارت هەیە پیشەت هەیە ماڵت هەیە سەرۆت و سامانت هەیە شادت هەیە دەڵێ بەڵێ دەبڕۆ شادەکەم بۆ بێنە دەبڕۆ سەنەوی سەیارە و تاپۆی خانووەکەم بۆ بێنە دەبڕۆ بەڵگەنامەی کارکردنت لەو کۆمپانیام بۆ بێنە ئەڵێ هەموویم بۆ هێنا پاش ماوەیەک ئەم باوکە لەگەڵ ئەم زاوا تازەیدا لە مەجلیسێکی ئازیزان و خۆشەویستانی خۆی دایە و دەڵێ ئەمەش زاواکەمە ئەوانیش دەموچاو گریش دەکەن و دەڵێن بۆ خاتری خوا چۆن ئەمەت کردو بە زاوای خۆت ئێ بۆ کوڕێکی باش، شەهادەدار، پارەدار، سەیارەدار. ئاخر کاکە ئەوە مەسیحییە. ئەڵێ باوکەکە تووڕە وتی ئەی بۆ خیانەتی لێکردم ئەی بۆ پێت نەوتم مەسیحیم جا بۆ خۆ تووڕەکەی کەی پرسیاری دینی لە من کرد هەر پرسیارێکی لە من کرد بۆم نێنای ئێستا شەشم لە کەنیسە بەڵگەنامەت بۆ دێنم کە من مەسیحیم خۆ تۆ پرسیاری دینی لە من نەکرد خەڵکانێکیش لەبەر دین بەڵام فاظفر بذات الدین تربت یداک ئەو کەسەی دەست بە دینەوە بگرێ جوانیشی دەبێ ماڵیشی دەبێ کەس و پشتیشی دەبێ چونکە دینە زان وەکو چی وایە لەو سەری مزگەوت تا ئەو سەری مزگەوت سفر دانێ ئەگەر یەکی لە پاڵانە بێ دەخوێنرێتەوە نا بەڵام یەکت خستە پاڵی ئینجا دەبێ بە دە و بە سەد و بە هەزار و بە ملیۆن و بە هەتا دوایی بۆیە باوکانی بەڕێزم بکۆڵنەوە لەوەی کە کێ دەکەن بە کوڕی ماڵتان باوکێکی بەڕێز لەم کۆمەلگای کوردەواری ئێمەدا لەو ساڵانی قەیرانی پێشوەدا کچەکەی تاعین دەبێت لە یەکێک لەم ناوچانی هەرێمی کوردستان حرمەتەن ناوی نابم هەرچەنە شیاوی ناوبردنیشە لە منتقەی پێنجۆن دادەمەزرێ کچەکەی کاتێک دەپرسێ لە کچەکەی دوای زەمەنێک کوڕم ئەی پێ چۆنە بتکەم بە کوڕی خۆم ئەی پێ چۆنە کچەکەی خۆمت بەمێ بڕۆ دایک و کەست بێنەوە وەرە بۆ ماڵەکەی ئێمە ئەوا من کچەکەی خۆمت پێ دەدەم هەموو مەسروفاتێکیشت دەکێشم مادەم لە دین و ئەخلاقی یەک ڕازین چۆن غیرەتم ڕێگەم پێدەدا کچەکەم لە بینایەکا بێ کوڕێک لەو دی و کچێک لەم دی و بێ بەخوا قەت سەلامەت نابن ئافەرین میللەتی کوردی موسڵمان کاتی ئەخلاقی ئاوا بوو بۆیە موسڵمانانی ئازیز کۆسپەکانی بەردەم هاوسەرگیری توخوا با بشکێنین ڕەحمەتی خواتان لێبێ هۆشیاری دەدەم بە کوڕان و بە کچان لە هاوسەرگیریدا فەحسەکان بکەن هەموو جۆرەکانی فەحسی طبی خوێن و هەتا دوایی بکەن دایکان و باوکانی بەڕێز توخوا کۆسپەکانی زۆری مارەیی لابەن توخوا دوو مارەیی حازر و قەرز بیکەنەوە بە یەک قەرز لابەن والله قەرز لابەن موافقی سنەتی ڕسول الله ئەوەیە یەک مارەی بێ بەرەکەتی مارەیش ئەوەیە کەم بێ کەم کێ دەڵێ وانییە ڕسول الله دەفەرمێ عەلی دوو جار هات بۆ ماڵم جاری دوم وتم ها عەلی شتێک دەخوێنەوە لە دەمو چاوتا هاتووی بە داخوازی فاتیمە بڵێ ئەی پێغەمبەری خوا ئافەرین ئەوە باوکایەتیە بەڵێ چیت هەیە یعنی بە ئەندازەی درعەکەی کە چوار درهەمی کردووە ئەوە مارەی فاتیمەی کچی پێغەمبەری خوایە بۆ عەلی رضی الله عنه باوکی ئازیزم ئەم کۆسپی مارەی زۆر و قەرز و هۆڵ و بۆنە و جل و بەرگ و هەتا دوایە تو خوا با فڕێ بن وەرنەوە ماڵەکانی خوای پەروەردگار هاوسەرگیری باتی ئەنجام بدرێ کرێ و مەسرەفی بێجێ واز لێ بێنن بڕوبیان و واز لێ بێنن دایک و باوکە بەڕێزەکان بۆ ژنهێنان و کچ بەشودان پرس بە یەکتری بکەن بە تایبەتی پیاوی بەڕێز پرس بە خێزانت بکە پرس بە خێزانت بکە پێغەمبەری خوا دەفەرمێ پرسیان پێ بکەن لە ژن هێنان و کچ بەشودانتانە بەڵێ مسلمانانی ئازیز بەڕاستی ئەم بابەتە زۆر بابەتێکی هەستیارە لە ئێستای هەرێمی کوردستانە گەرمانێ و دینمان پارێزراو بێ شەرەف و ناموسمان پارێزراو بێ خەڵک و خاکمان پارێزراو بێ زمانی کوردیمان پارێزراو بێ نەوە و وەچەمان هەبێ دیفاع لە خەڵک و خاکی کوردستان بکات پێویستە هاوسەرگیری زیاتر و زۆرتر کارئاسانی بۆ بکرێ پێویستە مامەڵەیەکی ورد و شیرانەی لەگەڵا بکرێ پێم خۆشە سەرنجتان ڕابکێشم بۆ ئەوەی لە زەمەنی دەوڵەتی عوسمانیدا لە ژێر ئەم فەرمودانەی پێغەمبەردا ئازانن چەند یاسای دیاری کردبوو لە هەژدە ساڵی بۆ بیست و پێنج ساڵی زەمەنی ئیختیاریە پێویستە ژن بێنی ئەگەر دوای بیست و پێنج ساڵی ژنت نەهێنا لێت دەکۆڵرێتەوە گەر نەخۆشی چارەسەر دەکرێی گەر پارەت هەبوو هەر ژنت نێنا پێنج یەکی پارەکەت لێوەر دەگیرێ و دەدرێ بەو کوڕانی کە دەیانەوێ ژن بێنن ئەگەر لە پێش بیست و پێنج ساڵی ژنت هێنا و سێ منداڵت هەبوو هەموو منداڵەکانت کرێی خوێندنیان بە بەلاش دابین دەکرا ئەگەر هاوسەرگیریت کردبوو ئافرەتێک هاوسەرگیری کرد برای نەبوو مێردەکەی لە سەربازی عەفو دەکرێ کوڕێک ژنی هێنا برای نەبوو باوکو دایکی هەبوو لە سەربازی عەفو دەکرا ئەڵێ لە سەد و پەنجا دۆنم تا سێسەد دۆنم زەوی پێدەدرا بۆی ئیش بکە ئەها مەشروعی ئیسلام چۆنە بۆ زەواج بۆ سەرگیری بەڵام بەداخەوە ئومەتی ڕسول الله بێنازە کۆتا پەیامە مسلمانانی ئازیز عیلاج بۆ گەنجان پاکداوێن بن یەکێکیان الناکح الذی یرید العفاف گەنجێک پاکداوێنی دەوێ دەبا هەموو لایەکمان بچینە خزمەتی ئەم مەشهەدەی رسول الله کە دەفەرمێ انا فرتکم علی الحوض چاوەڕێتانم ئامادەسازی دەکەم حەوضی کەوسەرتان بۆ دەڕازێنمەوە پێخەمبەری خوا دەفەرمێ بە چی؟ بەوەی کە بە منداڵی زینا و بە گوناهی زیناوە مەگەرێنەوە بۆ لای من توخوا ئومەتی ڕەسول اللە ئەگەر زەواج و هاوسەرگیری نەبێ ئاوا هەر شەوێ دەبیسرێ مناڵێک فڕێ دەدرێ و زۆڵێک فڕێ دەدرێ باوکێک دەستدرێژی دەکاتە سەر کچەکەی و برایەک دەستدرێژی دەکاتە سەر کچەکەی کۆمەڵگا تیا دەچێ بۆیە مسلمانانی ئازیز ڕسول الله فەرمی شانازیتان پێوە دەکەم بە منداڵەوە بە ژنهێنانەوە بە هاوسەرگیرییەوە دەبات و خوا هەموو لایەکمان بەرپرسیارێتی کوڕەکان و کچەکانمان لە ئەستۆ بگرین خەم لە دینیان بخۆین لە ئەخلاقیان بخۆین لە شووکردن و لە ژنهێنانیان بخۆین خوای بۆ خاتری اسمی عەظەمت بۆ خاتری یەکەیەکی ناوە پیرۆزەکانت لێ داواکارم یا ئەڵڵا گەنجانمان پاک داوێن کە خوایە دایکان و خوشکان و کچەکانمان بە حەیا و بە شەرم کە خوایە کارە ئاسانی بۆ کوڕان و بۆ کچانمان کە بۆ هاوسەرگیری یا ڕەب خوایە درگاکانی خێریان لێ بکەرەوە خوایە بۆ خاتری اسمی اعظمت زۆر گەنج هەن وەک موسا پێغەمبەر دەستیان بەرز کردوتەوە و دەڵێن ربی لما انزلت الی من خیر فقیر خوایە ئەمانیش بە فقیری دەپارێنەوە و یا الله زەواج و هاوسەرگیریان بۆ ئاسان کە خوایە بۆ خاتری اسمی اعظمت خەڵک و خاکی کوردستانمان پارێزە خوایە هیدایەتی